تۆیش پێیان بڵێ، من هەر ئادەمیزادێکی وەک ئێوەم، وەحیم بۆ ئەکرێ کەوا خوای بە ڕاستی پەرسراوی ئێوە لە تاقە خوایەکی تاک و تەنیا بەو لاوە نییە، کەواتە بە ڕاستی ڕووی تێ بکەن و داوای لێبووردنی گوناهەکانتانی لێ بکەن و هاواریش بۆ حاڵی ئەو کەسانەی هاوبەش بۆ خوا دائەنێن. قالتا ئەتەینا طائعین. پاشان خوا ڕووی کردە ئاسمان، کە ئاسمان لەو کاتەدا گازێ بوو وەک دووکەڵ و بە ئاسمان و زەوی وت، بێن بۆ مەجالی بوون و ڕێک و پێکی بە جۆرێ کە سوودتان لێ وەربگیرێ، بە خۆشی و ڕەزامەندی خۆتان یا ناڕەزاییتان و ئەوانیش وتیان، وا بە ڕەزامەندی خۆمان هاتین. ذلک تقدیر العزیز العلیم. جا خوایش بڕیاری ئاسمانەکانی دا بە حەوت ئاسمان لە ماوەی دوو ڕۆژا و لە هەر ئاسمانێکا کاروباری دایە دەس فریشتەی کارپێسپێرراوی خۆی و ئاسمانی خوارووی لە ئەرزەوە نزیکمان ڕازاندەوە بە چرای ئەستێرەکان بۆ جوانی و بۆ پاراستنی لەو شەیتانانەی بۆ گۆڕاهێڵ کردن لە دەنگوباسی ئەو ئاسمانە نزیکە کەونەوە کاتێک کە پێغەمبەرەکانیان لە هەموو لایەکەوە هاتنە لایان و هەوڵیان لەگەڵ دان و پێیان وتن لە خوا بەولاوە عیبادەت بۆ کەس مەکەن ئەوانیش لە وەڵاما وتیان ئەگەر خوا بیویستایە ئەو بپەرستین و عیبادەت بۆ کەسی تر نەکەین فریشتەی ئەنارد ئەو خواستەی خۆیمان پێ ڕابگەیەنێ و ئێمە ئینکاری ئەو پەیامە ئەکەین ئێوەیان پێوە نێرنراونەتە سەرمان. وکانوا بآیاتنا یجحدون. هەرچی هۆزی عاد بوو خۆیان بە ناحەق بە زل دانا لە زەویدا و وتیان، کێ لە ئێمە بەهێزترە؟ ئەوانە ئاخۆ نەیان ئەزانی ئەو خوایەی دروستی کردوون لەوان بەهێزترە و ئینکاری ئایەتەکانی ئێمەیان ئەکرد کە ئەیشیان زانی ڕاستن؟ هەرچی هۆزی سەمودیشە ڕێگای باوەڕهێنانمان بە خوا و بە پێغەمبەرانی خوا پیشان دان، بەڵام ئەوان سەرکێری و ڕێ دەرنەکردنیان لا خۆشتر بوو لە ڕێگا دەرکردن و هاتنە سەر ڕێی موسڵمانەتی، جا نرکە و ناڵەی سزای سەخت و ناهەموار گرتنی، کە بوو بە هۆی ڕیسوایی و سووکییان لە سزای ئەو کردارە بەدانەدا کە ئەیانکردن. کافرەکان بە پێستی لەشی خۆیان ئەڵێن، بۆ شایەتیتان لێداین لەسەر ئەو کردەوە خراپانەی کردوومانن. ئەوانیش ئەڵێن، هەوخوایی هەموو شتێکی هێناوەتە گۆ و ئێوەی یەکەم جار لە دونیادا دروست کردووە و سەرەنجامیش بۆ لای ئەو ئەگەڕێنەوە، ئەو خوایەی هێناینیە گۆ. واتە کاتێک کە تاوانتان ئەکرد خۆتان لەبەر چاوی خەڵک دوور ئەخستەوە بۆ ئەوەی پێتان نەزانن و ئابڕووتان نەچێ و لەوە نەئەترسان ڕۆژی قیامەت ئەندامەکانی لەشتان لێتان دێنە گۆ و شایەتیتان لای خوا لێ ئەدەن و لە خوا خۆیشی نەئەترسان کە بە کار و کردەوەکانتان ئەزانێ. بۆیە ئێستا ئەگەر خۆیان لەبەر ئەو سزایەدا ڕائەگرن کە ئەیاندرێ با خۆیان ڕابگرن و ئاگری دۆزەخ ماوە و مەنزڵیانە و ئەگەر داوای گەڕانەوە بۆ ژیانی جارانیشیان ئەکەن تا ئەگەر گەڕانەوە تەوبە بکەن و بێنە سەر ڕێ ڕاست ئەوە دوای خەیاڵ کەوتوون و ناگەڕێنرێنەوە بۆ ئەو ژیانە. لەبەر بەدڕەفتاریان چەند هاوچەشنێکمان لە شەیتانەکان بۆ ڕەخساندن، ژیانی دونیا و ئارەزوبازی دونیا و پشتگوێخستنی دواڕۆژ و ئینکارکردنی قیامەتیان لە پێشچاوە جوان کردن و ئیتر بڕیاری سزادانیان لە ڕۆژی قیامەتا لەسەر چەسپی کە لەسەر میللەتە لە خوا عاسیەکانی پێش خۆیشیان لە ئادەمیزاد و جنۆکە چەسپی بوو بەڕاستی ئەمانە گشتیان کۆمەڵێکی ڕەنج بە خەسار و دۆڕاو بوون. انه علی کل شیء قدیر. یەکێ لە بەڵگەکانی توانایی خوا ئەوەیە سەیری زەوی ئەکەی کپ و ماتە جوڵە و ژیانی پێوە دیار نیە کەچی کە بارانی بەسەرا ئەبارێنین و ئاوی بەسەرا ڕەوانەکەین ئەکەوێتە جوڵە و لە شوێنی خۆیا هەڵەتۆقێ و گیای لێ ئەڕوێ و سەر دێنێتە دەرەوە اعملوا ما شئتم انه بما تعملون بصیر بێگومان ئەوانەی لە ڕێگەی ڕاست لادەن لە بارەی نیشانەکانی خوایەتی ئێمەوە لە ئێمە ون نابن و ئەیان ناسین و پێیان ئەزانین و سزای شایانی خۆیانیان ئەدەین و ئەیان خەینە دۆزەخەوە. جا کەسێ باشە بخرێتە ئاگری دۆزەخەوە؟ یا کەسێ بە ئەمینی و بێ ترس و لەرز لە سزای دۆزەخ، ڕۆژی قیامەت دێتە حوزوور و ئامادەی لێپرسینەوە ئەبێ؟ کەواتە ئێوە کە جیاوازی لە نێوان چاک و خراپا ناکەن، چی ئەکەن بیکەن؟ هەرچی ئەکەن خوا چاوی لێتانە چی ئەکەن؟ ئەی محمد دڵگران مەبە لەو قسانەی کافرەکان دەرحەق دەیان کەن هیچ بە تۆ ناوترێ لەو قسانە بەولاوە بە پێغەمبەرانی پێش خۆیشت وتراون کەواتە چۆن ئەوان تەحەمولی ئەو قسانەی کافرانی سەردەمی خۆیانیان کرد تۆیش تەحەمولی قسەی کافرانی سەردەمی خۆت بکە بێگومان خوای تۆ بۆ پێغەمبەرانی خۆی لێبوردووە و بۆ دوژمنەکانیشیان سزا سەخت و بە ئازارە. ئولائیک ینادون من مکان بعید. ئەگەر ئەم قورئانەمان بە زمانێکی غەیری عەرەبی بناردایەتە خوار بۆ سەر ئەم کافرانە ڕازی نەئەبوون و ئەیانوت، ئەوە بۆ ئایەتەکانی ڕوون نەکراونەتەوە و بە زمانێکی وا نەهاتونەتە خوار تێی بگەین؟ چۆن ئەبێ کتێبی پێغەمبەرێ بە زمانێکی عەجەمی بێ و پێغەمبەرەکە خۆی عەرەب بێ؟ دەی ئێستا کە بە زمانی خۆیان هاتووەتە خوار بۆ سەریان، بۆ ئیمانی پێ ناهێنن و شوێنی ناکەون؟ تۆ ئەی موحەممەد پێیان بڵێ، ئەم قورئانە بۆ ئەو کەسانەی ئیمانیان پێ هێناوە ڕێگاپیشاندەر و دەرمانی دەردی دین و دونیایە. ئەوانەیش کە ئیمانی پێ ناهێنن گوێیان گرانی و کەڕی تیایە و مایەی دڵکیۆرییە بۆیان. بەڕاستی ئێمە کتێبمان دا بە موسا کە تەوراتە جا لەناو قەومەکەیا خیلاف پەیدا بوو لەبارەی ئەو کتێبەوە هەندێکیان باوەڕیان پێ کرد و هەندێکیان نا ئەگەر خوا هەر لە پێشەوە قسەی خۆی نەکردبوایە و بڕیاری خۆی نەدابوایە کە قیامەت شوێنی لێپرسینەوە و سزادان و پاداشتدانەوەیە ئەو کافرانە هەر کاتی خۆی لەسەر ئەو ئینکار کردنی تەوراتەیان بەربادەکران قَالُوا آذَنَّاکَ مَا مِنَّا مِن شَهِیدٍ. هەر بۆ خوا ئەگەڕێتەوە زانستی کاتی هاتنی ڕۆژی قیامەت و هیچ بەری میوەیەک لە قۆزاخەکەی خۆی نایەتە دەرەوە و هیچ مێیینەیەک ئاوس نابێ و نازێ و بەچکەی نابێ بەگوێرەی پێزانینی خوا نەبێ و کە لە قیامەتیشا خوا بانگەکاتە کافرەکان و پێیان ئەڵێ، هاوڕێکانم کوان کە ئێوە بە خەیاڵی خۆتان کردبووتانن بە هاوبەشی من و هاوارتان لێکردن؟ ئەوانیش لە وەڵامی خوادا دەڵێن، ئێمە خەبەرمان دایتێ، کەوا کەسمان تیا نییە شایەتی بدا ئەوانە هاوبەشی تۆن لە خوایەتیا. مَسَّهُ الشَّرُّ فَیَئُوسٌ قَنُوطٌ ئادەمیزاد هەرگیز لە داوای چاکە بۆ خۆی و گەڕان بەدوایان ماندوو نابێ و ئەگەر ناخۆشی و تەنگانەیەکی هاتە ڕێ نائومێد و بێ هیوا ئەبێ لە ڕەحمەتی خوا مەبەستی لە ئادەمیزاد لەم ئایەتەدا ئادەمیزادی کافرە چونکە ئادەمیزادی موسوڵمان هەرگیز لە ڕەحمەتی خوا نائومێد نابێ ئەگەر لەبەری میهرەبانی خۆمان خێر و بێریکی پێ بچێژین پاشەوەی زیانێکی پێ گەیشتبێ و ناڕەحەتیەکی توش بوبێ ئەڵێ ئەم خێر و بێرە هەر هی خۆمە و لە خۆمەوە دەستگیرم بوە و باوەڕم وا نیە قیامەت بەرپا ببێ و سزا بدرێم و ئەگەر بیش بێ و بگەڕێمەوە بۆ لای خوای خۆم بەڕاستی پایە و پلەی باشم ئەبێ لای شقاق بعید. تۆ ئەی محمد بەو کافرانە بڵێ، ئەگەر ئەم قورئانە لای خواوە هاتبێتە خوار و ئێوە ئینکاری ئەوە بکەن کە لە خواوەیە، ئەوکاتە کێ گومڕاترە لەو کەسەی لەناو دوژمنایەتییەکی زۆر تۆخی دوور ڕۆشتوودایە. الا انه بکل شیء محیط. بێدارەوە بن و بزانن، ئەم کافرانە دوودڵ و بەدگومانن لەوە کە ئەگەنەوە بە خوای خۆیان و سزای کردەوەی خۆیانی لێوەرەگرن، بێدارەوە بن و بزانن، خوا دەوری بە هەموو شتێکا داوە و ئاگای لە هەرچییەک کە لەم جیهانەدا هەیە. لە عبداللەی کوڕی عباسەوە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ فەرمووی، پێغەمبەر صلی اللە علیە وسلم دڵفراوانترین کەس بوو بۆ بەخشندەیی، زیاتریش لە مانگی ڕەمەزاندا بوو، بەڕاستی جوبرەئیل هەموو ساڵێک لە ڕەمەزاندا دەهات تا تەواو دەبوو، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم کە پێی دەگەیشت قورئانی بۆ دەخستە ڕوو، پێغەمبەر صلی اللە علیە وسلم لە چاکەکردندا لە شەماڵێکی خێرا و بەردەوام بەخشندەتر بوو.